ئیماندارانی بەڕێز و خۆشەویست خوشک و برایانی موسڵمان، بەردەوامین لە باسکردنی زنجیرەی تاوانەکان، تاوانە ماڵوێرانکەرەکان بۆ ئەوەی بە ئاگابی تۆی موسڵمان. لە وتاری ئەم جارەماندا بە پشتیوانی خوای گەورە باسی یەکێکی تر لەو تاوانانە دەکەین کە ئەویش لووتبەرزی و خۆبەزلزانینە. لە ژێر ناونیشانی لووتبەرزی و خۆبەزلزانی بزانی یان نەیزانی لەسەر ڕێبازی شەیتانی لەو کاتەوەی کە شەیتان سوێندی خوارد و وەعدیدا کە بەندەکان چەواشە بکا و لا ڕێیان بکە لەو کاتەوە کۆمەڵێک پلان و پیلانی خۆی بەکار دێنێ و و بەردەوام بۆسە و کەمین دادەنێ بۆ موسوڵمانان بۆ ئەوەی کە گومڕایان بکا لە ڕێ لایان بدا چونکە ژیان ململانێیە لە نێوان حەق و باتڵا تۆی موسوڵمانیش کە لەسەر حەقی ئەوە بەردەوام شەیتانی ئینس و جن خەریکن کەوا تۆ گومڕا و لاڕێ بکەن جا یەکێک لەو تاوانانە خۆ بەزل زانین و دەعیە و فیز و تەکەبورە کە لە ناو خەڵکانێکدا دەیبینین دیارە ئەویش شەیتان لە کۆمەڵێ ڕێگەوە دەتوانێ ئەو کەسانە تووشی دەعیە و تەکەبور بکات یەکێک لەوانە لە رێگەی عیلمەوە ئەڵێ تۆ وتارەکانت زۆر خۆشە زانایەکی زۆر بەرزو بەڕێزی لە ناو خەڵکا زۆر ناسراوی خاوەنی بڕوانامەی باڵای ماسەر و دیبلۆمت هەیە و و هەروەها تۆ بڕوانامەی دکتۆرات هەیە خۆت مەکە بە ڕەفیقی ئەو خەڵکە ڕەش و ڕووتە تێکەڵی ئەو خەڵکە مەبە گوێیان مەدەرێ، ئە لەو ڕێگەیەوە زانایان و دانایان جاری وا هەیە گومڕا دەکا و تووشی دەعیە و تەکەبووریان دەکا. یان جاری وا هەیە لە ڕێگەی حەسەب و نەسەبەوە ئەڵێ جا باشە تۆ بۆ خۆت بە ڕەفقی ئەو خەڵکە دەزانی؟ ئێوە هەر بە بنەماڵەوە جاخزادە بوون، سەیزادە بوون، شێخزادە بوون، مەلازادە بوون، ئێوە بنەماڵەتان زۆر گەورەیە، لەو ڕێگەیەوە ئەو کەسە تووشی مەغرووری دەبێت و خۆی لە خەڵکی بە گەورەتر دەزانێ و دەعیە و تەکەبور لێ دەدا و ئەبەوەی ماڵوێران دەبێ لە دنیا و دواڕۆژا. یان لە رێگەی سەروەت و سامانەوە شەیتان دێ کەمینت بۆ دادەنێ، دەڵێ کاکە ئێوە زۆر دەوڵەمەندن، سەحەبی ئەم هەموو باخ و کۆشک و تەلار و کۆمپانیا و سەیارەت وەنەوشەت پێیە و تاهۆت پێیە و تۆ چۆن خۆت بە رەفیقی ئەو رەش و رووتە دەزانی، ئەو خەڵکە گوێیان مەدەرێ و ئەوەندە تێکەڵیان مەبە، لە ڕێگەی سەروەت و سامانەوە و دەوڵەمەندیەوە خەڵکانێک دەبینی گومڕا بوون و دووچاری لووت بەرزی و تەکەببور بوون و لە کۆشکەکانیان نایەنە ناو خەڵک و هەر بۆ خۆیان لیان بۆ بە قەبری دونیا یان هیواهەیە شەیتان لە ڕێگەی هێز و دەسەڵاتەوە گومڕای کردووە ئەڵێ تۆ ئەم هەموو چەکدارت هەیە حیزبەکەی تۆ حیزبی یەکەم و حیزب القائیدە ئەم هەموو عەشیرەتەت هەیە ئێ تۆ چۆن خۆ حیساب بۆ خەڵکە دەکەی تۆ لێی قبوڵ مەکە خۆت بە ڕەفیقی ئەوانە مەزانە بابە نیوەی کوردستان عەشرەتی تۆیە لەو ڕێگەیەوە زۆر جار خەڵکانێ گومڕا دەکا و شەیتان زەفەریان پێ دەبا پەنا بەخوا بەڵام موسڵمانی ڕاستەقینە هەرگیز خۆی بەزل نازانێت چونکە دەزانێ خوای گەورە قەدەغەی کردووە و تەکەبور و فیز لێدان حەرامە و مەمنوعە خوای گەورە فەرموویەتی ولا تصعر خدک للناس ولا تمشی فی الارض مرحا ڕووت وەرمەگێڕە لە خەڵک و لەسەر زەویە بە فیز و دەعیە و تەکەبور مەڕۆ چونکە خوای گەورە إنه لا يحب كل مختال فخور خوای گەورە ئەوانەی خۆش ناوێ کە لوت بەرزن کە تەکەبور دەکەن کە شانازی دەکەن خوای گەورە ئەو متەکەبیرینی خۆش ناوێ موسڵمان بۆیە خۆی بەزل نازانێت چونکە دەزانێت خوای گەورە ئەوانەی خۆش ناوێ ئینه لا یحب المستكبرین خوای گەورە ئەوانەی خۆش ناوێت کە دەعیە و تەکەبوریان هەیە چونکە تەکەبور یەکێکە لە صفاتی خوای تەبارەک وتعالا ئەوانەی کە متەکەبیرن ململانێ لەگەڵ خوا دەکەن و کەسیش بەخوا ناوێرێ پەنا بەخوا وە هەروەها ئینسانی موسڵمان بۆیە خۆی بە بەزل نازانێ و سادە و ساکار و خاکی و خۆماڵیە چونکە دەزانێ هەر کەسێ تەکەبوری هەبوو لە بەهەشت بێبەشە خوای گەورە فەرموویەتی اعوذ باللە من الشیطان الرجیم تلک الدار الآخرة نجعلها للذین لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقین ئەو ماڵی دوارۆژە، ئەو بەهەشتە، ئەوە بۆ ئەو کەسانەیە کەوا، لا یوریدون علوا فی الارض ولا فسادا، کە ناگەڕێن بە شوێن بەرزێتیا و لوت بەرز نین و خۆیان تەکەبوریان نیە و ناگەڕێن بە شوێن فەسادا و دوورن لە تەکەبور و فەساد، والعاقبە للمتقین، دڵنیابن سەرەنجام هەر بۆ تەقوادارانە، هەر بۆ خاسان و خواناسانە، ئەوە بۆیە ئینسانی موسڵمان دەعیەو تەکەبوری نییە و دەیبینی هەرچەند شەهادەی هەبێ، دەوڵەمەند بێ، سەروەت و سامانی هەبێ، عەشرەتی هەبێ، هەموو شتی هەبێ، بەڵام لە خۆی ناگۆڕێ و لە خۆی بایی نابێ و کەسێکی سادە و ساکار و خۆماڵییە و لە خزمەت خەڵکی خوادایە. کابرایەک هەڵسایەوە وتی، قوربان! ئەهی وا هەیە پێی خۆشە نەعلەکەی، پێڵاوەکەی، جوان بێت، جل و بەرگی جوانی لەبەردا بێت؟ فەرمووی، ئەوەش تەکەببورە؟ نا، پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی، ان اللە جمیل یحب الجمال، خوای گەورە جوانە و جوانی خۆشدەوێت، پاکە و پاکی خۆشدەوێت، خوای گەورە لەگەڵ چاکی و پاکیدایە، مەعنای ئەوە نییە کە تۆ سەیارەیەکی جوانت هەبوو، یان ئەوەتا خانوویەکی خۆشت هەبوو، تۆ تەکەببورت هەبێت، نا، فەرمووی تکبر الکبر بطر الحق و غمط الناس رواه مسلم کبر تکبر ئەوەیە کەوا تۆ حەق بە حەق نەزانی مل نەدەی بۆ حەق لەگەڵ حەق نەبی و خەڵکیش بە چاوێکی سوک سیرکەی بە پلە دوو سەیری بکەی لە خۆت کەمتری سیرکەی ئەمە تەکەبورە ئەوە تەکەبورە کە کەسێک بە ڕەش نەڵێ ڕەش و بە سپی نەڵێ سپی ئەها لەم ڕۆژگارەدا کێشەکان لەسەر ئەوە دروست بوونە کە خەڵکانێک بەعام لە لە هێز و دەسەڵاتەکان لە گفتوگۆی ناو تەلەفزوێنەکان دەبینی هیچیان حەق بۆ یەکتر ناسەلمێنن دە ئەگەر دوژمنەکەشت وتی ما سپیە بڵێ ئەرەوەڵا سپیە بە ڕەش بڵێ ڕەش بە سپی بڵێ سپی ئەمە کە نایسەلمێنن ئەمە بۆ خۆی تەکەببورە یان خەڵکانێک خەڵکیان بەلاوە سووکە بە چاوێکی کەم سەیری دەکەن بێگومان بۆ خۆی سووکە بۆیە تۆی بەلاوە سووکە ئەوەش لە تەکەببورەوەیە بەڕێزەکانم بۆیە ئێمە دەبێ بزانین کە تەکەببوریش بەهۆی غروریەوەیە ئەو کەسە سەرەتا بۆ خۆی ئیعجابی بە نەفسی خۆی دەبێ خۆی بەلاوە زۆر گرنگ و گەورەیە لە لەگەڵ خەڵکی خۆیدا لەگەڵ نەفسی خۆیدا موعجەب دەبێت بەخۆی پاشان لەگەڵ خەڵکیشدا تەکەبوری بۆ دروست دەبێت هەروەکو ابن القیم رحمەتی خوای لێ بفەرموویەتی الكبر اثر من آثار العجب کبر و خۆ بەزلزانین شوێنەوارێکە و زادەی عجبە ئەو کەسە خۆی معجبە بەلای خۆیەوە لە کاتێکدا خوای گەورە سەیری قەد و باڵامان ناکە ان اللە لا ینظر الی اجسامکم ولا الی صورکم ولکن ینظر الی قلوبکم و اعمالکم خوای گەورە سەیری شان و شەوکەتان ناکا داخوا چەنێ چوار شانە و زل و قەبەیە چەنێ قیت و قۆزە نا خوای گەورە سەیری ناو دڵتان دەکا نیەتەکانتان و سەیری عەمەل و کردەوەکان دەکات بۆیە بەڕێزەکانم بزانن کە یەکەم تاوان لە ئاسمانەکاندا ڕوویدا ئەوە کیبر و خۆبەزلزانی بوو، کەوا شەیتان سەجدەی ڕێزی بۆ ئادەم نەبرد و وتی، خلقتنی من نار و خلقته من طین، منت لە ئاگر دروست کردووە و ئەوت لە قوڕ دروست کردووە، نەیزانی کە ماددەی زەوی، کە خۆڵ، کە قوڕ هەموو ماددەکانی تیایە بە ئاگر و ئاسنەوە و تەکەببوری کرد و فەرمانی خوای شکاند و خۆی لە حەزرەتی ئادەم بە گەورەتر زانی. بۆیە بەڕێزەکانم یەکەم تاوانە کە لە ئاسمان ڕوویداوەو جا ئەو کەسانەی کە تەکەبوریان هەیە ڕۆح زلن دەعیەیان هەیە ئەوە بابزانن شوێن ڕێبازی شەیتان کەوتون هەرچی زووە با تەوبە بکەن و بەخۆیان دا بچنەوە ئەجا ئەوەش بزانە ئازیزەکانم کە پرسیاریان کرد بزان بزانین کەوا شوێنی سۆز و بەزەی ڕحم لە کوێدایە شوێنی بەزەی لە دڵدایە دوای پرسیاریان کرد لە حەسوودی وتیان شوێنی تۆ کوێ لە جەستەی ئینسانە وتی، دڵە. وتی، ئاخر سۆز و بەزەیی دەڵێ شوێنی منە. وتی، ڕاست دەکا. هەتا ئەو لەوێ بێ من ناتوانم بچم. کە من چووم بەزەیی دەڕوا. کە حەسوودی چووە دڵێکەوە، بەزەیی بە کەسدا نایەتەوە دڵی ڕەق دەبێت. بۆیە حەسوودەکان زۆر دڵڕەقن. حەز دەکەن ماڵی خەڵک وێران بێ. پاشان ئەوە بزانن کەوا شوێنی شەرم و حەیا لە چاواندایە لە جەستەی ئینسانە. ئنجا پرسیاریان کرد لە طەماع، وتیان شوێنی تۆ لە کوێیە؟ وتی لە چاوی ئینسانەکاندا. وتی ئاخر شەرم و حەیا دەڵێ شوێنی منە. وتی ڕاست دەکا. هەتا شەرم و حەیا لە چاوەکاندا هەبێ، طەماع ناتوانێ بچێ. کە من چووم دەبێ شەرم و حەیا بڕوا. ئەها ئینسانی طەماعکار شەرم و حەیای نییە و هەر دەیەوێ کۆکاتەوە حەڵاڵ بێ حەرام بێ و هیچ عەیبە نازانێ. دوایی بزانن کە بەڕێزەکانم شوێنی تەکەببور کەللەی سەری ئینسانە لە ناو عەقڵ و مێشکی ئینساندایە، پرسیاریان کرد وتیان کەوا تەکەبور شوێنەکەی لە ناو سەری ئینساندایە، بۆیە دەبێ بزانین ئەوانەی کەوا تەکەبوریان هەیە عەقڵیان نییە، چونکە وتیان عەقڵ تۆ شوێنی تۆ کوێیە؟ وتی سەری ئینسانە، وتی تەکەبور دەڵێ ئاخر شوێنی منیشە، وتی ڕاست دەکا ئەگەر من لەوێدابم تەکەبور ناتوانێ بێ کە من ڕۆیشتم ئەنجا تەکەبور دێ کەواتە تەکەبور وتی من و عقل پێکەوە کۆ نابینەوە ئەگەر عقلی سەلیم لە مێشکا بێت تەکەبوری تیانە ئەگەر تەکەبور چۆنا مێشکێکەوە عقل دەڕوە بۆیە ئەوانەی کەوا تەکەبوریان هەیە دەبێ بزانن کەوا عقلیان نقصانە و بێ عقلن بۆیە سقرات جارێکیان برادێکی بینی زۆر بێتاقەت بوو وتی ئەوە بووە بێتاقەتی هاوڕێم وتی وەڵی برادێکم بینی مەرحەبایم کرد زۆر بە سارد و سڕی و لالوتی جوابی دامەوە ئێ وتی ئەوبێ تاقەتی ناوێ تۆ ئەگەر کەسێک ببینی لەم سەر ڕێگەیە نەخۆشە و نابێ هاوکاری بکە و یارمەتی بدەی وتی بەرێوەڵا دەیوتی ئەوەش نەخۆشە و تووشی تەکەبور بووە و نەخۆشی کبری توش بووە و دەبێ هاوکاری بکەین ئەوانە داماون و هەروەها لەم ڕۆژگارەدا زۆر ئەو دیاردانە دەبینین بۆنمونە لەو ڕێگەوبانانە کابرا سارەی جوانی پێیە سەتا پەنجای سەیارەکان یەک نەفەری تێدا یان بەتاڵەوە دەڕوا لەبەر تەکەبور ئەو خەڵکە فەقیرەیە هەڵناگرێ و دەڵێ وەڵا من سەیارەکەم جوانەو پێم عەیبە چۆن دەبێ خەڵک سوار کەم یان دەبینی سفرەو نانێکی زۆر حازر دەکرێ کابرا جاری وا هەیە دە کەسی دەعوەت کردووە بەڵام نانی پەنجا کەسی داناوە هەر بۆ ئەوەی پێی بڵێن بەڕاستی کاکە نەماندەزانی دەست بۆ چی بەرین بەڕاستی شازی دەعوەت بوو کەسێ هیچی نەخوراوە ئەمە هەمووی تەکەبورە و ئەمە هەمووی ناشکورییە یان جاری وا هەیە جیران و خزمایەتی هاموشۆ یەکتر ناکەن ئەڵێ وەڵای چونکە نەهاتووە منیش ناچم ئەمە ڕۆح زلیە ئەمڕۆ کە خەڵکانێک دەبینی جیرانەتی و خزماتەکەیان نەماوە و لاواز بووە ئەم هەموو ململانێ و دژایەتێک کە لەم ڕۆژگارە دەیبینی زۆر بەی زۆری لە تەکەبر و خۆبەزل زانینەوە دروست دەبێت و سەرچاوی دەگرێت کێشە کۆمەڵایەتیەکان کە ڕوو دەدا بەشی زۆری لە تەکەبورەوەیە، لە خۆ بەزل زانینەوەیە، کە هەرایەک دروست دەبێ دەڵێی بیکە بە خاتری خوا تەقەی لێ مەکە هەر ئەیکا، کورە بۆ خاتری خوا مەیکوژە هەر ئەیکوژێ، کورە بۆ خاتری خوا تەڵاقی مەدە هەر تەڵاقی ئەدا، هەتا دەچی زیاتر پێی دەڵێی بیکە بە خاتری خوا ئەو گەرمتر دەبێت و ئەو سوورتر دەبێت و هەتا ئەگەر پێی بڵێی کورە شەیتانی بە لەعنەت کە تووڕە دەبێ دەڵێ من چۆن شەیتان بە لەعنەت دەکەم، ئەمە هەمووی لە تەکەبور و غروریەوە سەرچاوەی گرتووە. بەڵێ بەڕێزەکانم جا با ئاگامان لێ بێ یعنی بەڕاستی ئەوانەی متەکەبیرن تێکەڵی خەڵکیش ناکەن یەکێ لە پیاوچاکان چوو بۆ لای یەکێ لە خەلیفەکانی مسلمانان کە تووشی تەکەبور ببوو سەیری کرد لەسەر کورسیەکەی لە سەروی خەڵکەوە دانیشتووە بە تەنیا کابرای پیاوچاکی سوو وتی ئەسەلام و عەلەیکە یا ئەڵڵا وتی سڵاوی خوا لێ بێ ئەی ئەڵڵا وتی نەعوذ باللە ئەستەغفراللە من ئەڵڵا نیم دەیوتی ئەگە ئەڵڵا نی بۆچی بە تەنیا دانیشتووی و تێکەڵی خەڵک ناکەی هەڵسە وەرە خوارێ بزانە ئەو خەڵکە چیان دەوێ و تێکەڵی خەڵک بە، واز لەو تەکەببورەی بێنە. ئای خۆزگە کاربەدەستانی ئێمەش خەڵکی ئا ئاواها دڵسۆز هەبوویایە و لە دەورەیان و بە ڕاستی ئامۆژگاری بکردانایە و هەروەها حەزرەتی سولەیمان سەلامی خوای لەسەر بێ کە پاشا بوو پاشا دنیای لە بەر دەستا بوو ئەم هەموو جەیش و سپایە بەڵام تەکەبوری نەبوو، گوێی گرت بۆ قسەی مێروولەیەک، مێروولە، کە دەیگوت بچنە ناو کونەکانتانەوە، نەبادا سوپاکەی، سولەیمان، پانتان بکاتەوە. حەزرەتی سولەیمان گوێی بۆ مێروولە گرت. ئێستا گوێ بۆ شەعبێک ناگرن! ئەم هەموو خۆپیشاندان و گردبوونەوە و ئەم هەموو ناڕەزاییە، هەر گوێشیان پێ نادەن، یان وەکو دوور و دەرەوە میللەتێکی وەکو کورد کە چل ملوێنە، ئەوەتا گوێی بۆ ناگرن و قابیلی ئەوە نییە بڵێن دەوڵەتی بدەنێ لە کاتێکدا داوای مافی مرۆڤیش دەکەن و درۆ دەکەن، ئەینا وە ئیلا بۆش بۆ جواب بە میللەت ناگرن و جوابی ئەم خەڵکە نادەنەوە، بەڵام خەڵکانی خاس و خواناس و موسڵمان گوێ بۆ مێروولە دەگرێ چونکە ئەویش ڕوحلەبەرە، هارونە ڕەشید یەکێک بوو لە خەلیفەی موسڵمانان ڕەحمەتی خوای لێ بێ، ئەوەندە دەوڵەتەکەی گەورە و زۆر بوو، ئەگەر هەور بە ئاسماندا دەڕۆی، دەیگوت، بڕۆ لە هەر شوێنێ دەبارێنی ببارێنە، بەربەر و مومەکەت، باج و خەراجەکەت هەر دێتەوە ناو خەزێنەی من. لە هەر شوێنێ ببارێنی، ئیلا بەرهەمەکەی دێتەوە ناو باقەکەی من. دەوڵەتەکەی ئەوەندە فراوان بوو، لەگەڵ ئەوەیشدا جارێکیان کە بە کاروانی سەیارەکانی ئەو کاتی ئەسپووە، کە ڕۆیشت بە ڕێگەدا پیاوێکی جوولەکە لەسەر ڕێگەی وتی، اتق اللە، لە خوا بترسە ئەی خەلیفەی موسڵمانان، یەکسەر خەلیفە لە ئەسپەکەی دابەزی و سەجدەیەکی بۆ خوا برد و وتی، چیت دەوێ؟ کارەکەی بۆ جێبەجێ کرد، وتیان، قوربان خۆ ئەوە یەهودی بوو، ئەوە جوولەکە بوو، ئاخر وتی، پێی گوتم، اتق اللە، لە خوا بترسە. فکیف بمن یتکبر علی المسلمین، ئەی ئەوانەی کەوا تەکەبور دەکەن بەسەر موسڵماناندا، ئەو تەکەبوری نەکرد بەسەر جولەکەیەکدا کە لە دەوڵەتی ئەودا دەژیا، ئەی ئەوانەی بەسەر برای موسڵمانیدا تەکەبور دەکاو پیلانی لێ دەگێڕێ و دژایەتی دەکاو تەسلیمی بێ دینانی دەکاو لە خوا ناترسن و یەکڕیزی و برایەتی لەگەڵ موسڵمانان ناکەن؟ ئەمە بەڕاستی جێگەی ئەسەفە ئیماندارانی بەڕێز و خۆشەویست دەی ئەوانەی تەکەبوریان هەیە ئەوانەی ڕۆحیان زلە ئەوانەی لووتیان زلە و بابی بکەنەوە و بزانن تۆ دوو جار لە شوێنی میزەوە هاتوویە دەرێ جارێکیان لە شوێنی میزی باوکت جارێکیشان لە شوێنی میزی دایکت تۆ بزانە کەوا چی لە ناو سکایە، تۆ بزانە لە کوێ هاتووی بۆ کوێ دەچی، سەرەنجامەکەت چن جێ خۆڵ و ئێسک هەڕزیوە، بۆچی بیر لە حاڵی خۆت ناکەیەوە، بۆچی لە بای دونیا ئەم هەموو دەعیە و فیزلی و ئەم هەموو تەکەبورە بەسەر خەڵکی خوادا لێ دەدەن، لەبەر ئەوەیە کە دەبینی ئەم هەموو ململانێ و ئەم هەموو ئاژاوە و هەمووی هەر دەڵێ بۆ من، هەر دەڵێ ماڵی من، هەر دەڵێ من دەیخۆم، هەر بۆ بنەماڵەی خۆم، هەر بۆ جەماعەتی خۆم، هەر ئێمە گەورەین، هەر ئێمە پلە یەکین، خەڵک پلە دووە، دە بزانە خەڵکانێکی زۆر ئاوا خوای گەورە ڕسوای کردن، من تکبر تکسر، هەر کەسێک کە تەکەبوری بوو، خوای گەورە دەیشچێنێ هەروەکو وتراوە گوریس لە باریکیا ئەبسێ بەڵام هی زاڵمان و متەکەبیرین ئەوە لە ئەستوریا ئەبسێ لە خوای گەورە دەپاڕێنەوە دەڵێن یا ربی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت بە دوورمان کە لێ تەکەبوون یا ربی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت کیبر لە دڵماندا نێڵی خوایە تۆبەی ڕاستەقینەما بەنسی بکە یا رب العالمین یا ربی خوا لە ئیسلام و ئیمان و دینەکەی خۆت شارەزامان کە یا الله یاڕەبی خوایە ئەوانەی نەخۆشن شیفایان بۆ بنێری بەتایبەتی ئەوانەی داوای دوعای خێریان کردوە یا شافی شیفایان بە یا اللە یاڕەبی خوایە ئەوانەی کەوا مشکلەیان هەیە بێ بەدە مشکلەکانیانەوە یا ڕب العالمین خوا ئیسلاحی حاڵمان بکەی یاڕەبی خوا دین و ئیمانمان سەلامەت کەی لەم فیتنە ئاخر زەمانە خوایە کوردستانەکەمان سەلامەت کە یا اللە ئەم ئازادی و هەرزانەمان لێ نەگرەوە یا ڕب العالمین یاڕەبی خوا ئەو کوڕکچانەی کەوادانە مەزراون خوای هاوسەری باشیان بەنسیب بکەی خوایە ئەوانەی مناڵیان نیە مناڵیان پێ بەیت خوایە ئەوانەی قەرزارن قەرزەکانیان بۆ پڕکەیتەوە یا ڕەبی خوایە بەرەکەتی ئەرز و ئاسمان بەسەرماندا بڕێژ یا ئەڵڵا خوایە بە خراپەی خراپە کارەمان لەگەڵ نەکەی خوایە ئەوانەی کەوا بێدین و زوڵمان لێ دەکەن خوایە گە شایسە هیداەتی هیداەتیان بدەی یا ڕەبی خوا ئەوانەی تووشی شەڕمان دەکەن خوا تووشی شەڕیانکەی خوا ئێمە کەسمان نیە ئیلا تۆ نەبێ یا ڕەب العالمین یا ڕەبی خوا شریعەتەکەی خۆتمان بۆ بکەی بە حاکم